پاری هەژدە، کەسانی تر چیان دەوێت؟ ئەوەی کە هەمووان ئارەزووی دەکەن چییە؟ ئازیزان، ئایا حەزتان دەکرد چەمکێکی سەرسوڕهێنەرتان بزانیایە کە بەهۆیەوە دەتوانرا لە مشتومڕی ناپەسند و نەشیاو ڕێگری بکات و هەستە ناشیرینەکان نەهێڵێت و نیەتپاکی لە کەسی بەرامبەردا دروست بکات و ناچاری بکات کە بە وردی گوێ لە قسەکانی ئێوە بگرێت و سەرەنجام هاوڕێ و هاوڕاتان بێت لە ڕاستیدا ئارەزوویەکی عاقڵانەیە ئەگەر ئێوەش ئارەزووی زانینی وەها چەمکێکتان هەیە مژدەتان دەدەمێ ئارەزوویەکی ئەوتۆیە کە دەبێت بێتەدی زۆر باشە ورد ببنەوە ئەو چەمکەی کە ئارەزووی زانینیتان هەیە و منیش وەک هاوکێشەیەک دەیخەمە ڕوو بەم جۆرەیە و ئێوە دەبێت قسەکانی خۆتان لە وەڵامی توڕەییەکانی کەسانی تردا بەم شێوەیە دەست پێ بکەن من سەرزەنشتان ناکەم لەبەر خاتری ئەو هەستەی کە هەتانە و بە تاوانباریشتان نازانم. ئەگەریش لە جێی ئێوە بوومایە بێگومان هەمان هەستی ئەوم دەبوو، ئەم وەڵامەی ئێوە دەتوانێ تووڕەترین و هەڵەشەترین مرۆڤەکانیش ئارام و ڕام بکات، هەڵبەت کاتێک کە ئەم قسەیە دەکەن دەبێت هەست بکەن کە لە سەدا سەد بە پاکی وتووتانە. داخوازیی گەرموگوڕبوون داخوازێکی بێ جێ نییە، چونکە دڵنیام ئەگەر لە جێی لایەنی بەرامبەر بوویتایە هەمان هەستت دەبوو، کەواتە دانپیانان بەوەدا بێ بەش نییە لە سۆز و گەرموگوڕی و درۆشتان نەکردووە. با بە هێنانەوەی نموونەیەک بابەتەکە بکەینەوە. ئەلکاپن بهێننە پێش چاوی خۆتان وای دابنێن کە تایبەتمەندیە بۆماوەییەکانی ئەلکاپنتان بۆ ماوەتەوە و لە ژینگەی ژیانی ئەودا پەروەردە بکرانایە و دەبوونە خاوەنی هەمان ئەزموون و پاشکۆی پەروەردەیی کە ئەو هەیبوو لەم حاڵانەدا نەدەبوو گومانتان هەبوایە کە دەبوونە کەسێک هەروەک جەنابی ئەلکاپن. چونکە ئەو کۆمەڵە هۆکارە ئەوی کرد بە ئەوەی کە هەبوو. نمونەیەکی تر، بەڕاست هیچ فکرتان کردۆتەوە کە بۆچی ئێوە بونەوەرێکی جیا لە مرۆڤ نین؟ بۆ نمونە، دەتانەوێ گیانەوەرێک بن بە ناوی ماری زەنگۆڵە دار. ئەگەر مار نین بۆچی پەرستشی گا کە لە لایەن هیندیەکانی دانشتوی کەناری براهماپوتراوە شتێکی باوە؟ بەڕای ئێوە کارێکی نادروست و ناپەسەندە؟ هۆکارەکەی ئەوەیە کە ئێوە لەو ناوچەیەدا لە باوک و دایکێکی هیندیەوە بە دونیا نەهاتوون، وەگەرنا لە ژێر ڕکێفی پەروەردەیی و بیروباوەڕی ئەواندا لە هەمان ڕێگەوە دەچوون کە ئەوان پیایدا تێپەڕ بوون. ئێوە لەمەی کە وەها بە ئەدەب و پەروەردەن شانازی مەکەن و لەبیرتان نەچێ کە بارودۆخی پەروەردەیی و بارهێنانی ئێوە هۆی سەرەکی بووە کاتێک پیاوێک بە دەمارگیری و بیروباوەڕی نادروستەوە لە حاڵەتی توڕەبوونێکی نابەجێدا دێتە لای ئێوە لەبیرتاندا هەبێ کە ئەو لەبەر ئەو حاڵەتەی کە هەیە جێی سەرزەنشت کردن نییە، ئێوە پێویستە بە شوکرانە ئەو مەوهیبەیەی کە خۆتان هەتانە بەزەییەکتان بە حاڵی ئەودا بێتەوە لە ئاست ئەودا هاودەردی دەرببڕن لەم حاڵەدا دەتوانن هەمان ئاگادارکرنەوە بە خۆتان بدەن کە جان بگو دابووی بە خۆی ئەو کاتەی کە پیاوێک بە سەرخۆشی و خەیاڵەوە بەرەو ڕووی دەهات ئەو بە بینینی ئەو پیاوە سەرخۆشەی کە بەر و دوای خۆی نەدەزانی بە خۆی وت ئەمە هەمان حاڵی منە گەر ڕەحم و سۆزی خوا نەبوایە منیش وەها دەبووم. سێ لە سەر چواری خەڵکی تینووی هاودەردی و خەمخۆری و خۆشەویستی ئێوەن، ئەگەر لەم لوتفە درێغییان لێ نەکەن تا ڕادەی پەرستش ئێوەیان خۆش دەوێت. ماوەیەک لەمەو پێش من لە ڕێی ڕادیۆوە دەربارەی ژیانی خاتوو لوئیزا می الکوت نووسەری کتێبی ژنانی بچووک وتارێکم دا. ئەمە شتێکی ئاساییە کە بڵێم دەربارەی ئەو کەسەی کە بڕیار بوو لەبارەیەوە وتار بدەم زانیاریی پێویستم دەست خستبوو بەڵام نازانم بۆچی بۆ شوێنی لە دایک بوونەکەی ئەو لە بری بڵێم شاری کنکور لە ویلایەتی ماساچوست کە داستانە نەمرەکانیشی هەر لەوێ نووسیوە بەبێ ئاگایی وتم شاری کنکۆرد لە ویلایەتی نیو هەمپشایەر و هەروەها وتم کە من سەردانی خانووەکەی ئەوم کردووە لەو شارە. بەد بەختیەکە لێرەدایە کە دوو جار ئەم هەڵەیەم دووبارە کردەوە چونکە ئەگەر جارێک ئەم هەڵەیەم بکردایە ئەوا حسابی هەڵەیەکی زمانەوانی بۆ دەکرا. بەڵام دووبارە بوونەوەی ئەم هەڵەیە تەنها ئاماژەیە بە نەزانی من. پاژەم و تارە لێشاوی نامەکان و برووسکەکان وەک چزووی ژەهراوی زەردەواڵە بە دەوری سەرمدا وەردەرچەرخان، بەرەو منی بێ دیفاع دەهات. زۆرێک لە نووسەری نامەکان بە تەواوەتی تووڕە بووبوون و هەندێکیشان جنێوی ناشیرینیان ناردبوو. خاتوونێک بە ناوی کۆلۆنێل دم کە لە نامەکەیدا بانگەشەی کردبوو کە گوایە لە کونکۆرد ماساچووسدا گەورە بووە، وەها خەشم دایگرتبوو کە ئەگەر من خاتوو ئەلکوتم لە مرۆڤخۆرەکانی گینەی نوێ ناوزەد کردایە، قەت ئەوەندە تووڕە نەدەبوو. لەو کاتەدا کە نامەکەی ئەوم دەخوێندەوە بە خۆمم وت، سوپاس بۆ خوا کە لەگەڵ ئەم کچەدا هاوسەرگیریم نەکردووە. کردووە. پاش خوێندنەوەی نامەکەی ئەو، هەستم کرد کە دەبێت وەڵامێکی بۆ بنووسم و وەڵامەکەش بەم ڕستەیە دەست پێ بکەم، من لە جوگرافیای شوێنی لە دایک بوونی خاتوو ئەلکوتدا تووشی هەڵە بووم، بەڵام ئێوە تووشی هەڵەیەکی گەورەتر بوون کە ئەویش ئەوەیە ئەدەبی یەکتر ناسینتان ڕەچاو نەکردووە و پاشان بە هەمان شێوەی نووسینی خۆی منیش بۆی ڕوون بکەمەوە کە دەربارەی بابەتەکە و خودی ئەو چۆن بیر دەکەمەوە، بەڵام ئەم کارەم نەکرد. چونکە پاش لێکدانەوە و شیکردنەوە تێگەیشتم نامەیەکی پڕ جنێو و سووک لە توانای هەر مرۆڤێکی نەزان و نالەباردایە و، ئەگەر بێتو من ئەم نامەیە بەو چەشنە بنوسم دەچمە ڕیزی ئەو کەسە گەمژەو کەللە ڕەقانەوە پاش چەند خولەکێک بیرکردنەوە بڕیارم دا ئەم سوکایەتی پێکردنو جنێودانە بگۆڕم بە دۆستیو خۆشەویستی بۆ قەناعەت پێکردنی خۆم وتم بۆی هەیە ئەگەر منیش لەبری ئەو بومایە هەمان هەستی ئەوم دەبو ماوەیەک تێپەڕی تاکو جارێکی تر ڕێم کەوتە شاری فیلادلفیاو تەلەفۆنم کرد بۆ ئەو ژنەی کە نامەکەی نوسیبو بەم جۆرەی لای خوارەوە من خاتون چەند هەفتەیەک لەمەوبەر نامەیەکتان بۆ من نوسیبو کە ئێستا دەمەوێت بەهۆیەوە سوپاستان بکەم. ئەو ژنە بە وشەی ورد و لەسەر خۆ وەک بڵێی کەسێکی خوێندەوار و ڕۆشنبیر قسە دەکات، دەکرێت بفەرموون شانازی قسە کردنم لەگەڵ چ کەسێکدایە؟ بەڕێزتان کێن؟ من، پێ دەچێت من نەناسن. من بۆ ئێوە کەسێکی نامۆم. گوایە ئێوە گوێتان لەو وتارە گرتبوو کە چەند هەفتەیەک لەمەو پێش دەربارەی خاتوو لوئیزامی ئەلکوت لە ڕادیۆ پێشکەش کرا. من تووشی ئەو هەڵە زەقە بووم کە وتم ئەو خاتوونە لە کونکۆردی نیوهەمپشایەردا ژیانی دەبردە سەر. هەڵەیەکی ناشیرن بوو. من لەبەر ئەم هەڵەیەم داوای لێبوردن دەکەم. من، من، نا خاتوون، نا، ئێوە نابێت داوای لێبوردن بکەن، ئەمە منم کە هەڵەم کردووە، دەبێت داوای لێبوردن بکەم، منداڵێکی قوتابخانەش دەربارەی ئەو بابەتە زانیاری ڕاست و دروستی لەلایە، هەڵبەت یەکشەممە پاش تەواوبوونی وتارەکە هەر لە ڕێی ڕادیۆوە داوای لێبوردنم کرد و ئێستاش دەمەوێت خودی خۆم بە تایبەت داوای لێبوردنتان لێبکەم. ئەو من لە کۆنکۆردی ویلایەتی ماساچوسدا لە دایک بووم. بنەماڵەکەم بۆ ماوەی دوو سەدە لە بنەماڵە ناسراو و بەرجەستەکانی ماساچوس بوون. بەڵام کاتێک کە ئێوە لە وتارەکەدا وتتان خاتوو ئەلکوت لە نیوهەمپشایەر لە دایک بووە، بە واقیعی توڕە بووم. بەڵام بە ڕاستی لە نووسینی ئەو نامەیە زۆر شەرمەزارم. من دەتوانم دڵنیاتان بکەمەوە کە بە هەموو ناڕەحەتییەکەوە کە یەک لە سەر دەی من لەو هەڵەیە ناڕەحەت نەبوون. ئەم هەڵەیە زەرەرێکی ئەوتۆی بە ماساچوس نەگەیاند بەڵام زەرەری چاکی لە مندا کەسانێک بە خوێندەواری ووردی ئێوە زۆر کەمن کە بواریان هەبێ گوێ لە ڕادیۆ بگرن و نامەیان بۆ بنووسن، لەمەولاش دڵنیام کاتێک تووشی هەڵەیەک بووم بێگومان ئاگادارم دەکەیتەوە. ئەو ڕاستیەکەی ئەمەیە کە من زۆر ئەو شێوەی ئێوەم بۆ ڕەخنەگرتن پێ خۆش بوو. ئێوە دەبێت مرۆڤێکی زۆر چاک بن، حەز دەکەم زیاتر لەگەڵتان ئاشنا ببم. بەم جۆرە من بە داوای لێبوردن کردن، پیشاندانی هاودەردی لەمەڕ دیدگای ئەو ناچارم کرد لەمەڕ دیدگای من هاودەردی خۆی دەرببڕێت و داوای لێبوردن بکا. من لەوەی کە توانیم هەستەکانی خۆم کۆنتڕۆڵ کەم هەست بە ڕەزامەندی دەکەم. خۆشحاڵم لە بەرامبەر سوکایەتی پێکردندا میهرەبانیم پێشکەش کرد من لەوەی دەمکردە خۆشەویست و هاوڕێی خۆم زۆرم چێژ وەرگرت ئەو کەسانەی کە دەگەنە پلەی سەرەک کۆماری ڕێیان بەرەو کۆشکی سپی بۆ ئاوەڵا دەبێت و بەردەوام خۆیان ڕووبەڕووی کۆمەڵە کێشەیەک دەبیننەوە لە زەمینەی مامەڵە و ئاکار لەگەڵ خەڵکدا سەرۆک تافتیش یەکێک بوو لەم سەرۆک کۆمارانە ئەو بە کاریگەری تەجروبەوە بۆی دەرکەوتبوو کە هاودەردی و خەمخۆری لەگەڵ کەسانی تردا بایەخێکی بێشوماری هەیە ئەو لە کتێبەکەی خۆیدا دەنووسێت کە چۆن سەرکەوت خەشم و توڕەیی دایچەشی دەسەڵاتخواز و نائومێد هێور کاتەوە. ئەمە کورتەی نوسینەکەیەتی. خاتونێک کە مێردەکەی دەسەڵاتێکی سیاسی باشی هەبوو، شەش هەفتەی تەواو لە واشنتۆندا دەهاتە سەردانی من تاکو منداڵەکانی دەستنیشان بکەم بۆ ئەو پۆستانەی کە خۆی مەبەستێتی، ئەو بەوەشەوە نەدەوەستا بەڵکو واسیتەی ئەملاولاشی دەهێنا و هەر جارەی کە دەهاتەوە پێداگری لەسەر دەکرد ئەو کەسە کە بۆ ئەو پۆستە دادەنرا دەبوو مەرجی تایبەتی هەبێت کە کوڕەکەی ئەو خاتونە ئەو مەرجانەی تێدا نەبوو لە ئەنجامدا منیش کەسێکی ترم هەڵبژارد. بەڕێزان ماوەیەک دوای ئەوە نامەیەکی ئەم ژنەم بەدەست گەیشت بەو پێیەی کە زۆر هەق نەناسم چونکە لەگەڵ ئەوەدا کە دەمتوانی ئەو بەختەوەر بکەم ئەم کارەم نەکرد سەرەڕای ئەمەش بیستم کە ئەو ژنە لە ویلایەتەکەی خۆیدا هەندێک کاری کردووە ناوی منی لە لیستی کاندیدەکاندا سڕیوەتەوە لە بەرامبەر ئەم ڕەفتارەیدا من بەم جۆرە مامەڵەم کرد بە شێوەیەکی ئاسایی من خۆم کاتێک کە بەرامبەرەکەم هەڵەیەک لە ئاستی مندا ئەنجام بدات ئەوا نامەیەکی توندوتیژی بۆ دەنووسم بەڵام نامەکە دوو سێ ڕۆژێ لە چەکمەجەی مێزەکەمدا دەهێڵمەوە. لەبارەی ئەم ژنەشەوە نامەیەکی توندوتیژم نووسی و لە چەکمەجەی مێزەکەمدا دامنا و پاش چەند ڕۆژێک نامەکەم دەرهێنا و دڕاندم. بەڵام لەبری ئەوە نامەیەکی زۆئر لەسەر خۆ و هێمنانەم نووسی و تێیدا پێم وت کە ئەو لەسەر هەقە، بەڵام منیش هیچ تاوانێکم نییە، چونکە بە تەنیا دەسەڵاتی هەڵبژاردنی کەسەکانم نییە، کەسەکەش دەبێت مەرجی تێدا بێت. من دەبوو لەسەر پێشنیاری سەرۆکی نووسینگە کەسێکم هەڵبژاردایە کە خاوەنی زانیاری هونەری پێویست بوایە کە کوڕەکەی ئێوە ئەم زانیارییانەی نەبوو، پێشنیاریش نەکرابوو. لە کۆتایی نامەکەدا ئومێدم بۆ خواستبوو کە کوڕەکەی بتوانێ لە پۆستی ئێستایدا ڕۆڵی شیاو و سەنگینی خۆی ببینێ. ئەم نامەیە دایکە توڕەکەی کەمێک ئارام کردەوە و لە نامەیەکدا ئاگاداری کردمەوە کە زۆر بە داخەوەیە لەوەی کە نووسیویەتی، جێی سەرنجە ئەگەر بڵێم کەسێکم دانابوو کە دەست بە جێ قبووڵ نەکرابوو. بە دواخستنی ئەم بابەتە ئەم جارەیان نامەیەکم لە مێردی ئەو ژنەوە بە دەست گەیشت کە نووسیبووی، بەوەی کە ئەو کەسە لەو پۆستەدا دانەمەزرا چاوەڕێم کە پێی من دابنێیت و دایکی کوڕە لەتاو خەفە تووشی شێرپەنجە هاتووە بەڵکو ڕزگاری بکەم. لە وەڵامی ئەم نامەیەدا مێردی ئەو ژنەم ئاگادار کردەوە کە لە دامەزراندنی کوڕەکەیاندا هیچم لەدەست نایە بەڵام بۆ نەخۆشی هاوسەرەکەتان بەداخەوەم و هاودەردی خۆمتان ئاراستە دەکەم دوو ڕۆژ پاش ئەوە ئەو دانانەی پێشووم یەکلایی کرایەوە و بەبۆنەی ئەوەوە میوانیەکی بەشکۆ لە کۆشکی سپیدا ڕێکخرا لەوەش خۆشتر یەکەمین کەسانێک کە پیرۆزباییان لێ کردم، هەر ئەو ژن و مێردە بوون کە مێردەکەی وای دەرخستبوو کە ژنەکەی تووشی شێرپەنجە بووە. سلهوروک بە بێ گومان یەکێکە لە گەورەترین مۆسیقازان و ڕێبەرانی ئۆرکسترای ئەمریکا. بیست و پێنج ساڵە کە بە چەندەها ئەستێرەی وەک چالیاپین، ئیزادورا دونکن، پاولو وانە دەڵێتەوە و بەرنامەکانیان بەڕێوە دەبا. هوروک پێی وتم، یەکەمین وانەیەک کە بۆ مامەڵەکردن لەگەڵ ئەم هونەرمەندە دەمدەمی و هەوەسبازانە فێر بووم، ئەمە بوو کە ئەوانە پێویستیان بە هاودەردی نییە. هوروک. سێ ساڵە لە تیۆدۆر چالیاپین کە لە گەورەتین گۆرانی بێژەکانی ئۆپێرای موتۆرپولیتین بوو چاودێری دەکرد و چالیاپین کێشەیەکی هەمیشەیی بوو بۆ هوروک چالیاپین لە هەر لایەنێکەوە دۆزەخێک بوو بە تەواوی ماناوە بۆ نموونە چالیاپین لە نزیکی نیوەڕۆی ئەو ڕۆژەوەی کە قەرار بوو گۆرانی بڵێت بە تەلەفۆن هوروک بانگ دەکات و دەڵێت سول حاڵەتێکی مەترسیدارم هەیە قوڕگم هەر وەک هەمبەرگرێک خاوە ئەمشەو مومکین نیە گۆرانی بڵێم هوک کە ڕێگەی مامەڵەی لەگەڵ ئەودا دەزانی بەپەلە خۆی گەیاندە هۆتێل کە چالیاپین لەوێ نیشتەجێ بوو و لەگەڵ ئەودا هاودەردی دەکرد و دەیوت ئاه زۆر بەداخەوەم چالیاپینی بێچارەی من هەڵبەتە کە تۆ ناتوانی ئەمشەو گۆرانی بڵێی من دەست بەجێ بەرنامەکەی ئێوە هەڵدەوەشێنمەوە تەنها ئەمەیە کە چەند هەزار دۆلارێک زەرەر بە ئێوە دەگات کە ئێوەش لەگەڵ ئەو ناوبانگە جوانەدا مەسەلەیەکی گرنگ نیە چالیاپین لەم کاتەدا هەناسەیەکی هەڵدەکێشا و دەیگوت، باشترە کەمێک درەنگتر بێن بە شوێنمدا، بۆ نموونە سەعات پێنجی پاشنیوەڕۆ، بەڵکو تا ئەو کاتە حاڵم باشتر بێ. هوروک لە سەعات پێنجدا سەر لە نوێ دەچۆوە بۆ میوانخانەکە و لەگەڵ چالیاپین هاودەردی خۆی دەربڕی، بە پێ داگیرکردنەوە دەیخواست کە مۆڵەت بدات تاکو بەرنامەکە هەڵوەشێنێتەوە، بەڵام چالیاپین دووبارە هەناسەیەکی هەڵدەکێشا و دەیوت، وا باشترە کەمێکی تریش هۆگر بن، بەڵکو تا ئەو کاتەش هەست بە باشبوون بکەم. سەرەنجام لە سەعات حەوت و سی خولەکدا گۆرانی بێژی گەورە ڕازی بوو گۆرانی بڵێ بەڵام بەو مەرجەی کە هورو بچێتە سەر تەختەی شانۆ و بە ئامادەبوانی ڕابگەینێت کە چالیاپین توشی زوکامێکی قورس هاتووە ناتوانێ بە دروستی گۆرانی بڵێ هوروکیش بەڵێنی دەدا کە ئەم کارە ئەنجام بدات بەڵام بەڵێنەکەی جێبەجێ نەدەکرد چونکە دەیزانی تەنها بەم ڕێگەیە دەتوانێ کە چالیاپین بهێنێتە سەر شانۆ دکتۆر ئارتوگیتس دەروونزانی بەناوبانگ لە کتێبەکەی خۆیدا دەنووسێت، مرۆڤ خوازیاری هاودەردییە بۆ هێوربوونەوە. منداڵ کە حەز دەکات برینەکەی خۆی پیشانی خەڵکی تر بدات، برینێک دەکاتە دەستی تاکو هاودەردیی کەسانی تر دەستەبەر بکات. ئەو تەنانەت مومکینە خۆی بکێشێت بە دیواردا تاکو هاودەردی و بەزەیی باوک و دایکی دەستەبەر بکات. هەر بۆیە کەسانی ئاسایی هەروەها حەز دەکەن بۆ دەستەبەرکردنی هاودەردیی برینەکانی خۆیان پیشانی کەسانی تر بدەن و ڕووداوە خەماوییەکانی خۆیان باس بکەن. بکەن. ئەوان لەمەی کە وردەکارییەکانی نەشتەرگەرییەکەیانی خۆیان بۆ خەڵک باس دەکەن، چێژ وەردەگرن و جاری وا هەیە کە مومکینە ئەم ڕووداوانە خەیاڵی بن. بە هەر حاڵ، مرۆڤ بۆ هێوربوونەوە خوازیاری هاودەردییە. هەر بۆیە ئەگەر دەتانەوێ خەڵکانی تر لەگەڵ خۆتان هاوڕێ و هاوڕا بکەن، لەگەڵ بیروڕای ئەواندا هاودەردیی خۆتان دەربڕن.